ئەی محمد صلی اللە علیه وسلم قورئانت بەسەردا دەخوێنینەوە و هەرگیز بیرت ناچێتەوە مەگەر ئەوەی کە خوا بیەوێت، بێگومان ئەو بە هەموو شتێکی ئاشکرا و پەنهان ئاگادارە. ونیسرک للیسری فذکر ان نفعت الذکری. ویارمەتیت دەدەین بۆ ڕێی ئاسان